چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. پەندی درۆزنی فێڵبازم بیست کە ناکۆکی ئەخاتە ناو هاوڕێیانەوە و چیان بەسەرا دێنێ. ئێستا باسی برادەری چاک و خۆشەویستم بۆ بکە کە چۆن یارمەتییەک ئەدەن و هەموویان تووشی چاکە و کامەرانی ئەبن. بەیدەبای فەیلەسووف وتی، پیاوی زانا هاوڕێ بە هیچ شتێک ناگۆڕێتەوە، چونکە هاوڕێی چاک یارمەتیدەرن لەسەر هەموو چاکە و خۆشییەک. پیاو لە هەموو ناخۆشی و خراپەیەک ڕزگار ئەکەن. بەیدەبا وتی، ئەگەڕنەوە لە خاکی سەکاوەندەی چین لە نزیک شاری داهەر دارستانێکە بوو کە ڕاوکەران ڕویان تێکرد لەوێدا دارێکی گەورە هەبوو کێلانی قەلەڕەشێکی پێوە بوو قەلەڕەشەکە لە هێلانەکەیدا بوو لە دوورەوە چاوی کەوت بە ڕاوچییەک کە تۆڕێکی بەسەر شانەوە بوو. ڕاوکەرەکە لە نزیک ئەو دارە تۆڕەکەی نایەوە و هەندێک دانەوێڵەی کردە سەر. لە نزیکەوە خۆی حەشاردا. زۆری پێ نەچوو کۆترێ کات ناوی ڕازاوە بوو. سەرداری کۆترەکان بوو. پۆلێک کۆتری لەگەڵدا بوو. چاویان لە ئاستی تۆڕەکە کوێر بوو. دەستیان کرد بە خواردنی دانە مێڵەکەی. هەموویان کەوتنە ناو تۆڕەکەوە. ڕاوچێکە بە دڵێکی خۆشەوە بەرەو ڕوویان ڕۆیشت و ڕازاوە وتی، یارمەتی یەکتر بدەن و خۆتان لە یەکتر بە گەورەتر مەزانن. ئادەی هەوڵ بدەن با ئەم تۆڕە هەڵبکەنین. ئەو کاتە خۆمان ڕزگارەکەین. کۆترەکان تۆڕەکەیان هەڵکەن. بە هەوادا بەرز بوونەوە و بەڵام ڕاوچێکە هەر هیوا بڕاو نەبوو. بەدوایاندا ڕۆیشت قەلەڕەشەکەش بەدوایاندا ڕۆیشت کە بزانێت چیەکەن و چیان بەسەرادێ کۆترەکان بە تۆڕەکەەوە بەرەو ئاوادانی ڕۆیشتن و خۆیان لە ڕاوچێکەون کرد ئەویش شیوای لێبڕا و گەڕایەوە قەلە ڕەشەکار شوێنیان کەوت کە بزانێ بۆ کوێ چەند کۆتر ڕازاوە برادێکی مشکی هەبوو لە نزیک خانووەکەیەوە نیشتەوە مشکەکە ناوی زیرەک بوو وە سەد کونی هەبوو بۆ کاتی ترس کۆترەکە بانگی کرد ئەویش وتی تۆ کێی وتی کۆترە ڕەزاوەم مشکەکە وتی ئەی بۆچی کەوتویتە تام تۆڕەوە کۆترەکە وتی ئەمە کاری ڕۆژگارە کە لە من بەێستریش پێوەند دەکا هەرچی قازانج و زیان هەیە بەدەس ئەوە جاری وا هەیە کە ڕۆژ و مانگیش ئەگریێنێ مشکەکە دەستی کرد بە قرتاندنی گرێی پەتی ڕازاوە و ئەویش وتی، لە پێشا گرێی کۆترەکانی تر بقرتێنە، من پەلەم نییە. مشکەکە گوێی نەدایە قسەکەی. ڕازاوە زۆر هەوڵی دا کە لە پێشا گرێی هاوڕێکانی بقرتێنێ. مشکەکە وتی، وا دیارە کە تۆ خۆت بە لاوە هیچ نییە. ئەویش وتی ئەترسم ئەگەر گرێکانی من لە پێش ئەواندا بقرتێ سستی بکەی لە ڕزگارکردنی ئەواندا بەڵام من گوێی نادەمێ هەرچۆنێک بێ نایەڵی من لە تۆڕەکەمدا بمێنمەوە مشکەکە وتی ئەمە ئەوەندەی تر خۆشەویستی من و تۆ بەێستەرەکە مشکەکە تۆڕەکەی پارچە پارچە کرد و هەمویانی بەڕڵا کرد و فڕین کە قەڵەڕەشەکە ئەوەی چاو پێکەوت حەزی کرد ببێ بە هاوڕێی مشکەکە و بە ناوی ئەوەوە بانگی کرد، مشکەکە سەری دەرهێنا و وتی ئەڵێی چی؟ قەلەڕەشەکە وتی ئەمەوێ ببم بە هاوڕێت. مشکەکە وتی، من و تۆ بەیەکەوە ناگونجێین، پیاوی زانا کارێک ناکا کە ڕێی تێ نەچێ، تۆ بخۆری و منیش خۆراکی تۆم، ئیتر چۆن ئەبێ؟ من و تۆ هاوڕێ بین قەلە ڕەشەکە وتی من ڕەوشتی گەورەم لە تۆدا بینیوە هەرچەند بیشاریتەوە هەر دەرەکەوێ چونکە گەورەی زانا وەکو گوڵاوی ناو شوشە وایە کە بۆنی هەر بڵاوە بێتەوە مشکەکە وتی گەورەترین دوژمنایەتی دوو جۆرن کار لە بناغەوە دروست بوون یەکەمیان وەک دوژمنایەتی شێر و فیل هێزیان بەرامبەرە دوور نییە کە شێر فیل بکوژێ یان فیل شێر لەناو ببا دووەمیان وەکو دوژمنایەتی مشک و پشیلەیە کە هێزی یەکێکیان زاڵترە، ئەم دوژمنایەتییە کە لە نێوان من و تۆدا هەیە زیانی بۆ تۆ نییە، بەڵام زیانی بۆ من هەیە. ئاو هەرچەندە گەرم بێ کە کرا بەسەر ئاگردا کوژێتەوە و هاوڕێیەتی دوژمن وەک هەڵگرتنی مار وایە لە گیرفاندا، بەڵام پیاوی ژیر هەرگیز دۆستایەتی لەگەڵ دوژمنی زۆرزاندا نابەستێ. قەلەڕەشەکە وتی، بەم قسانە ئیشەکە گران مەکە چونکە دۆستایەتی کەسانی چاک زوو یەگەگرێ و درەنگ ئەپچڕێ وەک گۆزەی ئاڵتون کە درەنگ ئەشکێ و زوو چاگەکرێتەوە بەڵام دۆستایەتی پیاوی خراپ زوو ئەپچڕێ و درەنگ یەگەگرێتەوە وەک گۆزەی سواڵت کە زوو ئەشکێ و هەرگیز یەکناگرێتەوە پیاوی بەخشندە بەخشندەیی خۆشەوێ بەڵام چاوبرسی تەنها لەکاتی ئیش و ترسدا نەبێ کەسی ناوێ تۆ بەخشندەی، من دەرگات بەرنادەم و تامی خواردنەکەت ناکەم، هەتا نەمکەی بە برای خۆت. مشکەکە وتی، من کەسم نائومێد نەکردووە، وە باوەڕێکی تەواوم بە خۆم هەیە، ئیتر ئەگەر ناپاکیت لەگەڵڵا کردم، نەڵێی مشکان زوو دەستەڕۆ ئەبن. ئادەمیزاد لە جیهاندا وەلای دوو کەس ئەچن، خاوەن پارە، یان ڕەوشت. خاوەن ڕەوشت لە ناو خۆیاندا ڕاستن، بەڵام پارەدار لەبەر قازانج یارمەتی یەکترەدەن. ئەوەی کە چاکە بکا لەبەر قازانجی خۆی وەکو ڕاوکەر وایە کە دانەوێڵە ڕژێ بۆ باڵندە لەبەر سوودی ئەوان نا بەڵکو سوودی خۆیەوێ. من بە جۆرێک پەیمانت لەگەڵ ئەکەم کە هەردووکمان خاوەن ڕەوشت بین و من زیاتر لەبەر ئەوە نایەم بۆلات چونکە ئەزانم کە هاوڕێکانت وەکو تۆن، بەڵام بەرامبەر بە من بیروباوەڕیان وەکو تۆ نییە. قەلەڕەشەکە وتی، نیشانەی هاوڕێ ڕاست ئەوەیە کە بۆ دۆستی هاوڕێکەی دۆست بێ و بۆ دوژمنی ئەو دوژمن بێ. من نابم بە هاوڕێی ئەوانەی کە چاکەی تۆیان ناوێ. لە پاشان مشکەکە هات و لەگەڵ قەڵەڕەشەکەدا دەستی یەکتریان گوشی و بوون بە هاوڕێی خۆشەویستی یەکتر. ڕۆژێک قەلەڕەشەکە پێی وت، خانووەکەت لە ئاوەدانییەوە نزیکە، ئەترسم مناڵ بەردبارانت بکەن و من لە شوێنێکی کەناردا هاوڕێیەکی کیسەڵم هەیە، حەزەکەم بچین و بە خۆشی ڕابوێرین و شوێنێکی ئاودار و سەوزەگیا و پڕ ماسییە. مشکەکە وتی، کە گەیشتینە ئەوێ، چەند سەرگوزشتەیەکت بۆ ئەگێڕمەوە. لە پاشان قەلەڕەشەکە کلکی مشکەکەی گرت و بە هەوادا فڕی، هەتا گەیشتە ئەو کانیەی کە کیسەڵەکەی تیا ئەژیا، قەلەڕەشەکە بانگی کرد و ئەویش لە هێلانەکەی هاتە دەرەوە و وتی لە کوێ بووی؟ قەلەڕەشەکە لەو کاتەوەی کە شوێن کۆترەکان کەوتبوو هەتا ئەو کاتەی گەیشتەوە لای، هەمووی بۆ گێڕایەوە. کیسەڵەکە زۆر سەری لە چاکە و پیاوەتی مشکەکە سووڕما و لێی پرسی، کەی هاتوویتەتە ئەم وڵاتە؟ قەڵەڕەشەکەش بە مشکەکەی وت، ئەو سەرگوزشتانەی کە وتت بۆ دەگێڕمەوە، ئێستا بیانگێڕەوە لەگەڵ وەڵامی پرسیارەکەی کیسەڵدا. مشکەکە وتی، لە پێشا ماڵم لە شاری ماروت بوو، لە خانووی پیاوێکی خواپەرستدا. ژن و مناڵی نەبوو. هەموو ڕۆژێک لە پاش نانخواردن، ئەوەی لێی ئەمایەوە لە سەبەتەیەکدا هەڵیەواسی. منیش دوای ئەو بە دزییەوە هەڵەگەڕام و هەمووی مەخوارد و ئەمکردە خوارەوە بۆ مشکەکانی تەر. زۆر جار هەوڵی ئەدا کە لە شوێنێک سەبەتەکە دابنێ کە دەستم نەیگاتێ، بەڵام سوودی نەبوو. هەتا شەوێک میوانێکی هات بەیەکەوە نانیان خوارد. لە پاشان خوا پەرستەکە وتی لە کوێوە هاتووی و بۆ کوێ چی؟ میوانەکە گەلێ شوێن گەڕابوو و شتی سەیری زۆر دیبوو. دەستی کرد بە گێڕانەوەیان، خواپەرستەکەش چەپڵەی لێدا کە من لە سەبەتەکە دوور بخاتەوە و میوانەکە توڕە بوو وتی من قسەت بۆ کەم کەچی تۆ گاڵتەم پێەکەی جا بۆ پرسیارت لێکردم میوانەکە توڕە بوو وتی من قسەت بۆ کەم کەچی تۆ گاڵتەم پێەکەی جاگەر وایە بۆ پرسیارم لێەکەی خواپەرستەکە وتی لەبەرەوە چەپڵە لێدەم کە مشکێک دوور بخەمەوە کە سرم لە کاری سۆرماوە هەر خۆراکێک دابنێمەی خوا میوانەکە وتی، تاقە یەک مشک گەواکە؟ خواپەرستەکە وتی، مشکی ماڵەکە زۆرن، بەڵام یەکێکیانە کە من دەسەڵاتم بەسەریدا نییە. میوانەکە وتی، قسەی ئەو کەسەت بیرخستمەوە کە وتی، ئەم ئافرەتە لەبەر شتێک کونجی پاککراو ئەفرۆشێ بە پاکنەکراو. خواپەرستەکە وتی، ئەوە چۆن بووە؟ میوانەکە وتی، جارێک لە وڵاتێک میوانی کابرایەک بووم، کابرا شەو گوێم لێی بوو بە ژنەکەی وت، سبەینێ میوانمان دێ. نان دروست بکە ژنەکە وتی تۆ پیاوێکی هیچ شک نابیت و هیچ کۆناکەیتەوە و میوانی چی بانگەکەی کابراوتی ئەنجامی هەڵگرتن و کۆکردنەوە ڕەنگۆک و ئەنجامەکەی گورگەکە بێ ژنەکەوتی ئەوە چۆن بووە؟ پیاوەکە وتی، ئەگەڕنەوە، ڕاوچییەک ئەچێ بۆ ڕاوە ئاسک و ڕاوی ئەکا، لە پاشا چاوی بە بەرازێک ئەکەوێ و تیرێکی تێ ئەگرێ و برینداری ئەکا. بەرازەکە بەرەو ڕووی دێ و شفرەیەکی لێ ئەدا وەیکوژێ. بەرازەکە خۆشی ئەکەوێ و ئەمرێ. لە پڕ گورگێک دێتە سەریان. لە دڵی خۆیدا ئەڵێ ئەم سێلاکە بەشی زۆرم ئەکا بەڵام جارێ سیرمەیەم تیرا کەم بە خۆراکی ئەمڕۆم کە دەمی بر سیرمەکەی پچڕاند سەری کاوانەکە پەڕی و دای لە گەردنی و مرد لەبەرەوەم قسەیەم بۆ کردی کە بزانی کۆکردنەوە ئەنجامی باشی نییە ژنەکە وتی ڕاستەکەی بەشی حەوت کەس کونجی و برنجمان هەیە بەیانی نان دروستەکەم ژنەکە بەیانی چوو کونجیەکەی پاک کردەوە و لە بەرەتاو داینا بۆ وشک بوونەوە سەگێک دەمی تێخست ژنەکە ئیتر بێزی نەهات کە بیکا بە چێشت کۆی کردەوە و بردی بۆ بازاڕ و لەوێ سەر بە سەر گۆڕیەوە بە کونجی پاک نەکراو منیش لەوێ ڕاوەستا بووم کابرایەک گوتی ئەمە لەبەر شتێکە ئەم ئافرەتە کونجی پاککراوە گۆڕێتەوە بە پاک نەکراو منیش ئەڵێم هەڵبەتە هۆیەک هەیە کە و مشکە کارێکت پێیەکا کە لە دەستی وەڕس بووی. ئەدی پاچێکم بۆ بێنە با کونەکەی هەڵبکەنم و چاری بکەم. خواپەرستەکە پاچێکی بۆ هێنا. منیش لە کونێکی ترا گوێم لە قسەکانیان بوو. لە کونەکەمدا سەد لیرەم هەبوو. میوانەکە کونەکەی هەڵدڕی هەتا پارەکەی دۆزیەوە. بە خواپەرستەکەی وت، مشکەکە بەهۆی ئەم پارەیەوەیە هێزی پەلاماردانی هەیە و شارەزایە، ئیتر لەمەودوا پەکیەکەوێ. بەیانی لەگەڵ مشکەکانی هاوڕێمدا چووم بۆ سەبەتەکە، هەرچەندم کرد نەمتوانی بیگەمێ. مشکەکان وتیان ئەمە بە کاری هاوڕێیەتی نەماوە، بێهێز و بێکار بووە. ئیتر بەجێیان هێشتم و چووم بۆ لای دووژمنانم و دەستیان کرد بە دووزمانی. لە دڵی خۆمدا وتم، هاوڕێ و برا یارمەتی دەر نیە بە ماڵ نەبێ ئەوەی پارەی نەبێ ئیشی بۆ ناکرێ چونکە هەژاری پەکێخە وەک ئەو ئاوەی کە لە دۆڵدا لە بارانی زستان ئەمێنێتەوە و بۆ هیچ شوێنێک ناڕوا هەتا زەوی هەڵیەمژێ سەیرم کرد ئەوەی کە برای نەبێ کەسی نیە و ئەوەی کە کوڕی نیە ناوی نیە و ئەوەی کە ماڵی نییە، مێشکی نییە، جیهان و پاشەڕۆژی نییە. پیاو کە هەژار بوو خزم و برادەری ڕووی تێناکەن. داری خوار ڕواو لە زەوی سوێرگەدا کە لە هەموو لایەکەوە ڕزیوە، وەکوو پیاوی هەژاری بێ دەسەڵات وایە کە چاوی لە دەستی هەموو کەسێکە. و هەژاری سەری هەموو بەڵایەکە کە پیاو فێری درۆزنی و ناپاکی و خراپە ئەکا. و ئەوەی کە لە پێشەوە بە چاکی ئەزانێ ئێستا هەستی خراپی لێ ئەکا و وا گەر کەسێکی تریش خراپە بکا بەوی تێ ئەگەن هەمیشە ناوی دەوڵەمەند بە گەورا ئەبەن و سەرزەنشتی هەژار ئەکەن هەژار ئەگەر ئازا بوو پێی ئەڵێن هەڵەشەی و خوێڕیە ئەگەر بەخشندە بوو پێی ئەڵێن دەست بڵاوە بۆیە هەژارە ئەگەر هێمن بوو ئەڵێن زەبوون و داماوە ئەگەر ڕێزی خۆی بگرێ ئەڵێن گەوج و نەزانە مردن باشترە لەوەی کە پیاو ڕاکێشێ بۆ سواڵ کردن بەتایبەتی سواڵی کەسانی ڕەزیل و بەرچاو تەنگ، پیاوی بەڕێز ئەگەر پێی بڵێن دەست بکە بە دەمی ماردا زەهر دەربێنێ و بیخوا ئەوەی بەلاوە ئاسانترە کە داوای شت لە ڕەزیلێ بکا. من چاوم کەوت بە میوانەکە کە پارەکەی هەڵگرت و لەگەڵ خواپەرستەکەشدا بەشی کەرد، خواپەرستەکە بەشەکەی خۆی خستە ژێر سەرینەکەی. بڕیارم دا کە شەو هەندێکی لێ بدزم بەڵکو پایم تۆزێ بەرز بکا و هەندێک لە هاوڕێکانم بگەڕێنەوە. کە خەوی لێکەوت چووم بەلای سەرینەکەیەوە. میوانەکە ئاگادار بوو دارێکی ماڵی بەسەرما و ڕام کرد و خۆم گەیاندە کونەکە و ئازارێکی زۆرم پێ گەیشت. دووبارە هەستام چوومەوە. سیرم کرد میوانەکە هەر بەئاگایە و چاودێریم ئەکا. ئەمجارەش دارێکی پیا کێشام. خوێن بە لەشم دەهاتە خوارەوە و بە تەپاوتل خۆم گەیاندەوە کونەکە و ئاگام لە خۆم نەما. ئیتر لەو کاتەوە کە یادی ئەو ڕووداوە کەمەوە ترسێکم بەسەرا دێ، لە پاشان لە دڵی خۆمدا وتم، سزا و نەگبەتی لە جیهاندا بە هۆی چڵێسی و چاوبرسێتیەوەیە و گەڕان بە شوێن ژیانی ئاسوودەدا لە ژیاندا لە شوێنی دوور و دەریادا چاکترە لە دەستگرتنەوە. هیچ شتێک لە ڕازیبوون چاکتر نییە. ئیتر لە ماڵی خواپەرستەکە بارم کرد و چوومە دەشت. هاوڕێیەکی کۆترم هەبوو کە بە هۆی ئەوەوە هاوڕێم پەیدا کرد. لە پاشان قەلە ڕەشەکە باسی هاوڕێیەتی تۆی بۆ کردم، حەزم کرد کە منیش لەگەڵ ئەودا بێمە لات و تەنیاییم پێ ناخۆشە، چونکە هیچ شتێک لە جیهاندا ناگاتە خۆشەویستیی نێوان هاوڕێیان و هیچ ناخۆشییەک بە ئەندازەی لێکتر دوورکەوتنەوەیان ناخۆش نییە. بەڕاستی زانیومە کە پێویست ناکا پیاو بگەڕێ و هەوڵی زیاتر بدا جگە لە پێویستی تەواوی خۆی، لە خۆراک و خواردنەوە و تەندروستی و ڕابواردنی تەواو. ئەگەر کەسێک خاوەنی هەموو دارایی جیان بێ بەکاری هیچ نایە تەنها ئەوەندە نەبێ کە پێویستی تەواوی خۆی پێ جێبەجێ کا ئیتر هاتین بۆ لات من برای تۆم و وە هیوام وایە کە منیش لای تۆ بەو جۆرە بم کە مشکەکە قسەکانی تەواو کرد کیسەڵەکە زۆر بە جوانی وەڵامی دای و وتی قسەکانت زۆر بەجێ بوون وابزانە قسەی جوان بە کرداری جوان نەبێ تەواو نابێ نەخۆش ئەگەر دەرمانی دەردی خۆی بزانێ هەتا بەکاری نەیەنێ سوودی نییە. هەمیشە مێشکت بخەرە کار و خەفەت مەخۆ بۆ سامان. پیاوی پیاوانە بەبێ سامانیش هەر ڕێزی لێیەگیرێ. وەکوو شێر، هەر چەندە کە ڕاش کشابێ یان بەسرابێتەوە، هەر سامی هەیە و هەر ترسی لێکرێ. بەڵام پیاوی دەوڵەمەند کە پیاوەتی نییە، بە سووکی سەیرەکرێ. با ماڵیشی زۆر بێ. وەکو سەگ کە ڕێزی لێ ناگیرێ هەرچەندە کە تەوقی ئاڵتونی لە مل دابێ وە خۆت بە بێکەس مەزانە پیاوی زانا بێکەس نیە چونکە وەکو شێر وایە کە بچێتە هەر شوێنێک هەر هێز و هەڵمەتی خۆی هەیە هەمیشە ڕاست بڕۆ کامەرانی ڕووت تێیە کە وەکو ئاو کامیشە ڕوو لە لێژیە کە گەورەی ڕوەکاتە کەسی شارەزا و نەبەز بەڵام تەمەڵی دوو دڵ زانەکان و تویانە سێ شت مانەوەیان زۆر کەمە سێبەری هەور لە هاویندا و هاوڕێتی تاوانبار و خانووی بێبناغا پیاوی ژیر هەرگیز بۆ سامان خەفەت ناخوا چونکە مێشکی سامانی ئەوە لەگەڵ کردەوەی چاکەدا هەمیشە باوەڕی هەیە کە کەس ناتوانێ ئەو کردەوە باشانەی لێ زەوت بکا یان ڕەخنە لە کاری ئەو بگرێ. و کەسێکە کە نابێ ئاگاداری پاشەڕۆژی خۆی نەبێ، چونکە مردن لە ناکاودا نەبێ پەیدا نابێ. و کاتێکی زانراو نییە. هەرچەندە کە تۆ خۆت لەم قسانەدا شارەزای بەهۆی زانینتەوە، بەڵام هەر پێویست بوو کە پێت بڵێم، چونکە تۆ برای ئێمەی و و ئێمەش، ئامۆژگاری خۆمانت پێ ڕاگەیەنین. کە قەلەڕەشەکەم قسانەی لە کیسەڵەکە بیست زۆری پێ خۆش بوو. وتی منیش سوپاستانەکەم. وە بزانن کە خۆشی لە جیهاندا بۆ هاوڕێیانی چاک و خۆشەویستە کە پێویستی یەکتری جێ بە جێکەن. پیاوی گەورە کە تووشی ناخۆشی بوو هەر گەورە ئەتوانێ ڕزگاری بکا. وەکوو فیل کە لە قوڕدا چەقی بە فیل نەبێ نایەتەوە دەر. لەو کاتەدا کە ئەم قسانەیان ئەکرد، ئاسکێک بەرەو ڕوویان هات و کیسەڵەکە ترسا و خۆی کرد بە ئاوەکەدا. مشکەکە چووە کونێکەوە و قەلەڕەشەکە فڕییە سەر دارێک. لە پاشا بە هەوادا بەرز بۆوە و لەو ناوەدا کەسی نەدی. ئیتر ئەوانیش هاتنە دەرەوە و کیسەڵەکە بە ئاسکەکەی وت، لەو کاتەی کە سەیری ئاوەکەی ئەکرد، ئەگەر توونیتە بخۆرەوە و مەترسە. لە پاشان ئاسکەکە دانیشت و ئەوانیش زۆر ڕێزیان گرت کیسەڵەکە پێی وت داوات لێکەین لەگەڵ ئێمەدا لێرە بمێنەرەوە و ببە بە هاوڕێمان ئێمە لێرەدا هەرگیز ڕاوکەرمان نەدیوە ئێرە لەوەڕگا و ئاوی زۆرە ئیتر بوون بە هاوڕێ و هۆگری یەکتر ڕۆژێک ئاسکەکە نەهاتەوە قەلەڕەشەکە بە ئاسماندا فڕی و سیری کرد کەوا لەناو تۆڕی ڕاوکەرێکدایە کیسەڵ و قەلە ڕەشەکە بە مشکەکەیان وت، ئەم کارە بە تۆ کرێ، براکەت ڕزگار بکە. مشکەکەش هات بۆ لای ئەسکەکە و پێی وت، خۆ تۆ یەکێک بووی لە تێگەیشتووان. بۆچی کەوتیتە ناو ئەم دەرد و سزایەوە؟ ئاسکەکە وتی، تێگەیشتوو لەگەڵ ڕۆژگاردا هیچی پێ ناکرێ. لەم قسانەدا بوون کیسەڵەکە هات بۆ لایان و خۆی پێ ڕانەگیرا لە دووری ئەوان. مشکەکە تۆڕەکەی قرتاند و ئاسکەکەی ڕزگار کرد، لە پڕ ڕاوچێکە پەیدا بوو، ئاسکەکە بۆی دەرچوو، مشکەکە خۆی کرد بە کونێکدا و قەلە ڕەشەکەش فڕی. هەر کیسەڵەکە لە شوێنی خۆیدا مایەوە. ڕاوچێکە لە تۆڕەکە نزیک بۆوە، کە سەیری کرد پچڕاوە و کەسیش لەو ناوەدا نییە کیسەڵ نەبێ. گرتی و بەستیەوە و بەجێی هێشت. زۆری پێ نەچوو کۆ بوونەوە و سەیریان کرد، ڕاوکەرەکە کیسەڵەکەی بەند کردووە زۆریان پێ ناخۆش بوو مشکەکە وتی لە کارەساتێک ڕزگارمان ئەبێ ئەکەوینە کارەساتێکی خراپترەوە ئەو کەسە ڕاستی کردووە کە وتوێتی پیاو هەر بەرەو پێشکەوتن ئەڕوا هەتا ئەکەوێ کە کەوت درێژە ئەدا بە کەوتن هەرچەندە بە شەقامێکی ڕێک و ڕاستیشدا بڕوا من ترسم لە کیسەڵ پەیدا کردووە کە چاکترین هاوڕێیە گرتوومە. نەک لەبەر پاداشت و چاکە بەڵکو لەبەر ڕەوشت بەرزی کە ئەوەش لە دۆستایەتی باوک بۆ کوڕی خۆی چاکترە وە مردن نەبێ هیچ شتێک لە ناوی نابا داخەکەم بۆ ئەم لاشەی مرۆڤە کە شوێنی هەموو دەرد و بەڵایەکە و هەمیشە لە ئاڵ و گۆڕدایە و لە سەربارێک ناوەستێ هەروەکو ئەستێرە کە هەڵاتن و ئاوبوونی تا سەر بۆ نییە ئەوانەی ئاوا بن هەڵدێنەوە و هەڵاتووەکانیش ئاوا بن لە پاشا هەڵدێنەوە و ئاوا بنەوە و بە بێ کۆتایی. وەک ئازاری بریندارێک کە برینی ئەکولێتەوە، ئەو کەسەش برینی خوێناوییە بە ونبوونی هاوڕێیانی. لە پاش کۆبوونەوەکەیان، ئاسکەکە و قەڵەڕەشەکە وتیان، هەرچەندە بترسین، قسەکانی تۆش ڕەوان و جوان بن، بە کارێکی سەڵ نایەن، هەر وەکوو پێشینان وتوویانە، پیاو لە کاتی ناخۆشدا و پیاوی ڕاست لە ئیش و کار وەرگرتن و هێنانەوەدا، و خزم و کوڕ لە کاتی گرانی و سەختیدا دەرەکەوێ، هەروەها برادەران لە کاتی گیروگرفتا تاقیەکرێنەوە. مشکەکە بە ئەسکەکەی وت، من وای بە باشەزانم کە تۆ بڕۆی خۆت نیشانی ڕاوچەکە بدەی وەک بریندار و قەلە ڕەشەکەش بەسەر لاشەکەتەوە بنیشێتەوە، هەروەکو گۆشتت لە لاشەکە بخوا. منیش لە نزیکەوە چاودێرییەکەم بەڵکو دوور بکەوێتەوە و بە شوێن تۆدا بێ بەڵام کە لێت نزیک بۆوە لەسەر خۆ ڕاکە و بە جۆرێک کە وازت لێ نەهێنێ هەتا دوور یەخەیتەوە لە پاشان بەڕاکردن وەرەوە بۆ ماڵەوە ئاسک و قەلەڕەشەکە کارەکەیان کرد و ڕاوچەکەیان دوور خستەوە مشکەکەش پەتی کیسەڵەکەی پارچە پارچە کرد و لەگەڵ خۆیدا هێنایەوە بۆ ماڵەوە راوچێکە بە ماندوێتی و دەردەسەریەکی زۆرەوە گەڕایەوە و سەیری کرد تۆڕەکەی پچڕاوە و بەکاری نەماوە. بیری کردەوە و زۆر سەری سوڕما. لە کاری ئەو ئاسکەی کە وەکو شەر خۆی نیشانەدا و و ئەو قەلەی کە دەنووکی لێدا و ئیتر وای زانی کە شێت بووە. لە پاشان پەتە پچڕاوەکانی تۆڕەکەی کەوتەوە یاد لەگەڵ ونبوونی کیسەڵەکەدا. ڕاوچیەکە لەو خاکە زۆر ترسا و لە دڵی خۆیدا وتی، ئەمە خاکی شەیتان و جنۆکەیە، یان جێگەی جادووگەرانە. خێرا گەڕایەوە دواوە و ئاوڕی لە هیچ نەدایەوە و هیچی نەویست. قەلەڕەشەکە و ئاسک و مشک و کیسەڵ گەڕانەوە و لە سێبەری باخەکەیاندا جارێکی تر کۆبوونەوە، بە خۆشی و ئاشتی هەتا دوایی ژیانیان ڕایان بوارد. ئەگەر ئەم گیانەوەرانە لەگەڵ بێهێزی و کەم دەسەڵاتیاندا بتوانن کە چەندان جار، خۆیان لە ناخۆشی و گیروگرفت بە هۆی خۆشەویستی و یەکگرتنەوە ڕزگار بکەن، مرۆڤ کە خاوەنی بیر و ژیری و تێگەیشتنە و چاکە و خراپە ئازانێ، ئەگەر زیاتر یەک بگرێ و یارمەتی یەکتر بدا ئەتوانن بەسەر هەموو گیر و گرفتەکاندا زاڵ بن ئەمە پەندی هاوڕێیانی ڕاست و خۆشەویستە کە خۆیان لە پێناو هاوڕێیەتیدا بەختەکەن. خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن.